واشهد ان حبيبنا وشفيعنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على حبيبنا محمد الذي ارسلته رحمه للعالمين بشيرا ونذيرا فبلغ الرساله وادى الامانه ونصح الامه وجاهد في الله حتى اتاه اليقين اللهم صل وسلم عليه وعلى اله واصحابه اجمعين طاعەت اللە طاعەت الوالدین و معصیەت اللە معصیەت الوالدین سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا وتاری ئەمڕۆیش تەواوکەری ئەو زنجیرە وتارە بوو هۆکارەکانی سەرکەوتن و بەدەستهێنانی تەوفیقی خوا لە ژیانە یەکەم تەقوا دووەم ئیستیقامەت سێهەم، ئیتقان لە کارە، وردەکاری و پوختکاری. چوارەم، تواضع بۆ خوا. پێنجەمینیان، صبر. پێنجەمینیان، نەرمونیانی و لەسەرخۆیی، اللین والرفق. شەشەمینیان، صبر. ئەمە حەوتەم و کۆتاییە کە بریتییە لە ڕێزگرتنی دایک و باوک، بر الوالدین. هەر کەسێک ئەیەوێ لە ژیانی دنیا بەختەوەری بەدەست بێنێ، سەرکەوتن بەدەست بێنێ، بەینی خۆی و خوا لەبەر خوا بڕیار بدا لەگەڵ دایک و باوکیا چاک بێ، ڕێزیان بگرێ، نەیانڕەنجێنێ ئاواتەکانیان بەجێ بێنێ لە حدوودی شەرعی خوادا. هەر کەسێکیش پێچەوانەی ئەمە بێ، دڵنیا بێ دنیای ئەبێ بە جەهەنم بەر لە قیامەتی. یەکێک لە گرنگترین و گەورەترین هۆکارەکانی سەرکەوتن و بەدەستهێنانی پشتیوانی خوا بۆ مرۆڤ، ڕێزگرتنە لە دایک و باوک. لە پاش قودرەتی خوا، کە خوا بڕیار ئەدا کە من تۆ خەلق بکا تەبعەن خوای گەورە ئەسبابی داناوە تەنها ئادەمی دروست کردووە بە بێ باوک و دایک تەنها عیسای دروست کردووە بە بێ باوک ئیتر باقی مەخلوقات لە دایک و باوکن خۆ خوا ئەتوانێ ملیارەها ئادەم و ملیارەها عیسا دروست بکا بەڵام نا، خوا لە ڕێگەی ئەسبابەوە ژیانی ئەم دنیا ئەبا بەڕێوە، بۆیە ئێمە لە دوای قودرەتی خوا کە بڕیاری ئەوەدا من ببم تۆ ببی، باوک و دایکمانی کردووە بە سەبەب بۆ دروست بوونمان، بۆ پێگەیشتنمان، بۆ گەورە بوونمان، بۆ ئەوەی ببین بە ئینسانێک لە ناو کۆمەڵگا، ئەمڕۆ دەورێک ببینێ لە ماڵا، لە بازاڕا، لە فەرمانگە و لە کار و کەسابەتا. ئەم دایک و باوکە خوای پەروەردگار فێری ئەدەبی کردوین لەگەڵیانا ئەفەرمێ وقضا ربک الا تعبدوا الا اياه خوا فەرمانی دەرکردووە کە جگە لە ئەڵڵا هیچ معبودێکی تر لەم دنیا نەپەرستن هەر ناوێکی ببێ لەگەڵ دایک و باوک چاک بن ئیحسان بکەن زۆر باش بن لەگەڵیانا اما یبلغن عندك الكبر کاتێک ئەوان هەردووکیان یا یەکێکیان لای ئێوە لای تۆ ئەبن بە پیری. اما یبلغن عندک وا لەلای تۆ الکبر ئەوان تەمەنیان کردووە سەیری کە کەلیمەکە ئەوەی باوک و دایکی لەلای نییە قسەی جوانیان لەگەڵا بکە بەڕێزەوە قسەیان لەگەڵا بکە وقل بڵێ رب ارحمهما کما ربیانی صغیرا خوایە ئەوان من مناڵ بووم چۆن ڕەحمیان بە من کرد منیان گەیان بەم ڕۆژە خوایە تۆیش ئەمڕۆ کە ئەوان محتاجی ڕەحمی تۆن محتاجی خزمەتی منن خوایە ڕەحمیان پێ بکە چاکەکردن لەگەڵ دایک و باوکا ئەمرە چۆن نوێژ فەرزە چاکەکردن لەگەڵ دایک و باوکا فەرزە چۆن عەرەق و زینا حەرامە ڕەنجاندنی دڵی دایک و باوک حەرامە خوا ئەمرەکا ئەنیشکر لی وەلیوالیدەیکە ئیلەی المەسیر ئەی بەندەی خوا خوا فەرمێ سوپاسی من بکە پاشان سوپاسی باوکو دایکت بکە و بیشزانە بۆ لای منەگەڕێیتەوە سولەیمان پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ کاتێکەوە خوا دەسەڵاتی کورەی ئەزی دایە بای لە خزمەتا مسەخەر کرد با بە هەڵی ئەگر مانگێ ڕێگا ئەی برد و مانگی ئەی هێنایەوە جنی لە خزمەتیا بوون لە کاتێکا عەرشی بەڵقیسیان بۆ هێنا لە سەبەئەوە بۆ فەلەستین کە لە بەردەمی ئاوە ساب و ئاوا چۆن سەیرێ و سورەیە بکەی ئاوا عەشەکەی بەڵقیس تەختەکەی ئاوا ڕایان گرتبوو لە بەردەمیا قال هذا من فضل ربی، ئەوە فەزڵی خوایە بەسەر منەوە کە ئەوەی بۆ من کردووە، لیەبلوەنی، بۆی ئیمتیحانم بکا، ئەئەشکور ئەم ئەکفور، بزانێ من سوپاس ئەکەم یا پێنەزان و سپڵەم. بزانێ من سوپاسی خوا ئەکەم یا نا ڕەبی ئەو زیعنی فەرمی خوا یارمەتیم بە هاوکاریم بکە ئەن ئەشکرە نیعمەتەکە التي أنعمت علي وعلى والدي خوا یارمەتیم بە سوپاست بکەم بتوانم شکری بکەم ئەو نیعمەتەی پێت داوم و داوتە بە باوکو دایکم باوک و دایکی لە بیر نەچوو لەو سەڵتەنەتە. عالمە ئەیگێڕێتەوە ئەڵێ لە وڵاتی سعودیە پیاوێ هەبوو مەسولێکی گەورە بوو لە دایرەیە باوکی پیر بوو بوو زۆر جار ئەچوو بۆ دایرەکە بۆ لای کوڕەکەی بۆ مەکتەبەکەی کوڕەکەش پێی ناخۆش بوو ئەڵێ ڕۆژە بە ئیسەلاماتەکەی وت باوکم هات بڵێن لێرە نییە دەرچووە چووە بۆ ئەوە ئەڵێ دانیشت لەو ئیستیعلاماتە سەعاتێ یا زیاتر دوایی بە دڵی شکاوە ڕۆشتەوە لەوێش بوو ئەو مامەساڵێ واللهی دوای چەند ساڵێک خوا یەک ئافاتی بەسەر ئەو مەسوولە گەورا هێنا بە ناوی دزی و گەندەڵیەوە دەرکرا و بێ حرمەت کرا تۆ چیت بە باوکو بڵێ لێرە نییە ئەتوانی لەگەڵی دانیشی دەستخەیتە ناو دەسی پێکانی ماچکەی بڵێ باوکە گیان من لە خزمەتام من کوڕی تۆم من بچووکی تۆم بەڵام ئەمە دایرەی ئەبێ ئیشی خەڵکی ڕاییکەم ئەترسم تۆ بێی بۆ ئێرە من نەتوانم لێرە دڵ ڕعایەت بکەم لەبەر ئەوە وەخت ئێەم بۆ دەوام عەزێت مەکێشە هەر کە هاتمەوە ئێەمە خزمەت ئەتوانی ئاوای پێ بڵێ نەک خۆتی لێ بشاریتەوە باوکی پێغەمەران ئیبراهیم لەگەڵ ئازەری بتاش وەسای بت کارخانەی چی هەیە ئازەر معمەلی چی هەیە سابون نە خوایە باوکە گیان ئەترسم تووشی عەزاب ببی یا ئەبەتی باوکە گیان باوکە گیان دەوری چوار پێنج جار بە باوکە گیان بانیەکە لە ئەخیرا ئەڵێ ئیبراهیم ئەگەر بێدەنگ نەبی بەردباران تەکەم بەجەم بێڵە باوکی پێڵێ هەوڵ بدەین لە قورآن و لە سیرەتی پێغەمبەران و لە سیرەتی ڕسول الله صلى الله عليه وسلم دەرزۆر بگرین عیسا پێغەمبەر سەلامی خوای لەسەر بێت هەر کەس ئەیەوێ خوای لێ ڕازی بێ با دایک و باوکی لە خۆی ڕازی کا، و معصیە اللە معصیە الوالدین، هەر کەس ئەیەوێ خوای لێ بڕەنجێ با دایک و باوکی بڕەنجێنێ، یەعنی دایک و باوکو بڕەنجێنی خواو لێ ئەڕەنجێ، ڕازیان بکەی خوات لێ ڕازی ئەبێت. پێغەمبەر ئەفەرمێ صلی اللە علیە وسلم، ان اللە حرم علیکم عقوق الامهات، خوا حەرامی کردووە لەسەر ئێوە ڕەنجاندنی دڵی دایکتان. کاکە گیان دایکی دایک دایکە دایکی باوک دایکە نەنکی باوک و دایکیش هەر دایکە ئەوەی شیری پێداوی دایکتە ئەمانە هەموو زنجیرەیەک دایکن لەسەری باوکت و لەسەری دایکتەوە هەمووی دایکن تا حەزرەتی ئادەم و حەوا هەمووی دایک و باوکی تۆن ڕۆژێک پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بەسەر پلەکانەکانی مینبەرەکەی سەرکەوت فەرمووی ئامین ئامین ئامین وتیانەوە خێر بوو فەرمی جوبرەیل هات فەرمی ئەی پێغەمبەر من دوعایەکەم تۆش بڵێ ئامین فەرموو فەرمی شەقیە ڕەجولون عەبدون بەدبەخت بێ بەندەیەک دایک و باوکی لە حەیاتا مابن دایک و باوکی لە حەیاتا مابن یەکێکیان یا هەردووکیان بەڵام بە بۆنەی دایک و باوکیەوە خوا لێی خۆش نەبێ بەوبەختی بۆ ئەو کەسە ماڵکاولی بۆ ئەو کەسە پێغەمبەر فەرمی ئامین یعنی ئەگەر من و تۆ دایک و باوکمان مابێ یەکێکیان یا هەردووکیان بە بۆنەی دایک و باوکمان و ئەوەنە چاک نەبین لەگەڵیانە جوبرەیل دوعای لێ کردوین پێغەمبەر ئامینی کردووە ئاگات لە خۆت بێ. چیرۆکی ئەو سێ کەسەتان زۆر بیستووە کە ئەچن بۆ ڕاو بۆ شاخ شەویان بەسەرایە باران و تۆفانێکە بێ ئەچنە ئەشکەوتێ بەردێت لە بێتەوە دەرگای ئەشکەوتەکە قەپاتەکە نە مۆبایل نە تەلەفۆن نە حیچ حیچ نابێ ئەڵەن چی بکەین پاڵی پێوە نێن لا ناچێ. یەکێکیان ئەڵێ، بەخوا من بیرم کردۆتۆ، وەرن با بە کردەوە چاکەکانمان چیمان لەبەر خوا کردووە، بەس لەبەر خوا، حیچی تری تێکەڵ نەبووە، بپاڕێینەوە بەو کردەوەیە، لە خوا داوا بکەین خوای گەورە دەرووی خێرمان لێ بکاتەوە. قیسە بەس ئەمەیانە گێڕمەوە. یەکیان ئەڵێ، خوایە گیان من دایک و باوکێکی پیرم بوو. بەر لەوەی ئەوان نان بخۆن، نانم بە مناڵ نەئەدا. بەر لەوەی ئەوان شیر بخۆن، شیرم بە مناڵ نەئەدا. هەتا نەخەوتنایە نەئەخەوتم. ڕۆژێکیان ڕۆشتم شیریان بۆ بێنمەوە، دوای عەسرێک، دەمەوئێوارە، ئیشەکەم دواکەوت. بە هەر سەبەبێ بوو دواکەوتم. شیرەکەم هێنایەوە، ئەزانم خەویان لێ کەوتووە. هەڵیانسێنم، ئەترسم عاجز بن. هەڵیان نەسێنم برسیانە. مناڵەکانیش لەو دیو ئەزیڕێن و هاوارەکەن لە برسانە. لەوانەیە من و تۆ بووین ئەبمان تا ئێدێ باشە با نیوە شیرەکەی بە مناڵەکە و نیو شیدانێ بۆ ئەوان ئێمە بیر لەوە کەین و یەکسەر حەلی بۆ دۆزینەوە ئەمە مەسەلە ئەمە قورئان تۆماری کردووە ئەمە پێغەمبەر تۆماری کردووە ئەبێ وابێ نا تۆمار نەکرا ئەڵێ وەڵڵاهی لە دەرگای ژوورەکەیانا وەستام ئەو شیرە ئەو کاسە شیرە بە دەستمەوە بوو حەتا خەبەریان بوو شیرەکەم دانێ ئینجا ئەوەی لێیان مایە بردم بۆ مناڵەکانم دەی خوایە ئەگەر ئەوەم لەبەر تۆ کردووە لەم تەنگانە ڕزگارمان کە ئەڵێ بەردەکە لای دا و توانیان بێنە دەرەوە بە دوعای دوانەکەی تر و ئەم چاکە لەگەڵ دایک و باوک تەنگانە هەیە ئەچی بۆ دایرە ئیشی بۆ ناکرێ باخەکەت نەخۆشە، مەڕەکانت قڕانەکەن، مناڵەکانت ناجح نابی لە ئیمتیحانا، بڵێ بە دایک و باوکت با دوعات بکەن، چاک بە لەگەڵ دایک و باوکا، یەقینت بێ بڕیار بڕیاری خوا و پێغەمبەری خوای ئەکرێتەوە. خزمەتکردنی دایک و باوک هێندە گەورەیە پیاوێک هاتە خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم کوڕێکی گەنج بوو پێغەمەری خوا لە مەدینە دەرەچوو بۆ غەزا فەرمی ئەی پێغەمەری خوا ئیجازەم بە لە خزمەت تا بێم بۆ غەزا بابێن شەهید بووم لە پێناوی خوا فەرمی دایک و باوکت ماون فەرمی بەڵێ هەردووکیان ماون فەرمی بڕۆرە خزمەتیان بکە وەکو ئەم غەزا بۆت حسێ بەکرێ ارجع ففيهما فجاهد پیاوێک لە مەدینە ئەڵێ زیاتر لە بی ساڵە دایکی مردووە هەموو ڕۆژێک ئەچێ بۆ سەر قبری دایکی هەموو ڕۆژێک زیاتر لە بیست ساڵە هەموو ڕۆژ ئەچێ بۆ سەر قەبری دایکی سڵاوی لێ ئەکا، سڵاوەکا لە مردووەکان دوای ئەچێتە خزمەت دایکی، دایە گیان سڵاوی خوات لێ بێ، دایە گیان گۆڕت پر نوور بێ، دایە گیان خوای گەورە لە فیردەوسا ئیسراحەتت پێ بدا، یاخوا گۆڕی ئەم دراوسێانەشت پڕ نوور بن، دایە گیان ئێمە باشین. یەعنی زۆر موهیمە بیست ساڵ زیاتر تۆ هەموو ڕۆژێ بچی سەربەی لە دایکت پیاوێکی ساڵح باوکی ئەمرێ ئەیبا لە قەبرسان ئەینێژن خۆی بەدەستی خۆی خاتە ناو قەبرەکە و سەرپۆشتەکە ئەنێتەوە خۆڵەکەن بەسەری ئاو دواییەنەوە بۆ ماڵەوە تەمان لەوێ تەعزیە و شتی وا وەکو ئێمە نیە بڕۆی بۆ مزگەوت و خێمە هەڵدەی و ئەوانە هەر لەسەر قەبرانی تر کە دوعای خێریان کرد دوعا بکەن بۆ ئەم برا و خوشکەتان ئیسا خوا گەورە لێی خۆش بێ و پرسیاری لێ ئەکرێ ئیتر ئەڕۆن بۆ بازاڕ و ئیشی خۆیان ئەکەن ئەڵێ پیاوەکە چێتەوە بۆ ماڵ و دەسەکا بە بە گریان دەسەکا بە گریان دیارە یەک دوان یەک مناڵ بێ ڕەفیق بن ئاوسێ بن لەگەڵ یا ئەڵێنەوە بۆ چیە گریت ئەڵێ ئەمڕۆ یەکێ لە دەرگاکانی بەهەشتم لێ داخرا. باوکم دەرگای بەهەشت بوو بۆ من، بە بۆنەی ئەوە من لەوێ ئەچووم بۆ بەهەشت. کە ئەو مرد، من ئەو دەرگای خێر و حەسەناتەم لێ داخرا خزمەتی بکەم، خوا لێم ڕازی بێ و بچم بۆ بەهەشت. ئەمە حەکایەت نییە خەڵکینە. ئەمە حەکایەت نییە، ڕووداوی واقعییە. فەنی چاکەکردن لەگەڵ دایک و باوکە. پیاوێکی زۆر دەوڵەمەند لە ڕادە بە دەردەوڵەمەند، ملیۆنێرێکی دنیا، خۆی ئەگێڕێتەوە ئەڵێ، هەموو ڕۆژێک زیاتر لە سەد هەزار ڕیاڵم ئەدا بە دایکم و ئەمدا بە باوکم. تەبعەن بۆ ئەو هیچ نییە وەکو یاوانی وەکو بیست پێنج هەزاریە بەی بە باوکی دایکی خۆت ڕێک وەکو بۆ ئەو لەوە چێوا بێ ئەڵێ زۆر جار دایکم ئەبر بۆ بازار بۆی شت بکڕێ و منی شت بکڕم ئەچوینە ناو مارکێتەکە پارەم پێ بوو لە سیارەکە لە گیرفان و پارەی پێ بوو ئەموو ئاه دایە گیان پارەکەم لە بیر چووە ئەوە حسابەکەی منیش دەکەی پارەو پێ بم دەیتێ تا ئەڕۆینەوە ڕۆڵە گیان دایکتم دایک ئەی بۆ حسێبەکەم بە قوربانێ بم چۆن بۆ حسێب ناکەم ئەرە وەڵا پارەم پێیە پارەی خۆیەتی بەس ئەمەنە ژیرە ئەڵێ دایە گیان من پارەم پێ نییە ئەتوانی لە بیرم چۆ حسابم بۆ بکەی باوکە گیان ئەڵە جارێ تر بە باوکمەوت چەند مهمەم عقلیەتە ئەم سەلیقە کوڕم بڵێ لا الە الا اللە ناڵێ کوڕم بڵێ لا الە الا اللە ناڵێ کوڕم بڵێ لا الە الا اللە ناڵێ دایکی ماوە بە دایکەکە ئەو کوڕە بۆ ناتوانە شایەتمان بێنێ ئەڵێ وەڵا قوربان من لێی ناڕازیم دوعای زۆرم لێ کردووە ئەڵێ بۆ ئەڵێ زۆری ڕەنجاندوم ئازاری زۆری یاو پێغەمبەری خوا فەرمێ بیلال بڕۆ باوشە دار و هەژگم بۆ بێنە با ئاگرێ بکەم بۆ بیسووتێنم ژنەکە ئەڵێ چی ئەڵێ وەڵا ئەیسووتێنم ئەڵێ دەی چۆن ئەڵێ دەی ئەگەر من نەیسووتێنم خوا ئیسووتێنێ ئەگەر تۆ ئازادی نەکەی خوا ئیسووتێنێ دەیڵی پێغەمەری خوا تۆ بە شاهید بە لەبەر تۆ خوا لەبەر خوا ئەوە ئازادم کرد گەردنی ئازادێ پێغەمبەری خوا فەرمووی بیلال پێی بڵێ لا ئیلاهە ئیلا اللە بکە کوڕەکە ڵێ لا ئیلاهە ئیلا اللە و گیانی دەرەچێ بەڕێزان لەم شاری هەڵەبجە پیاوێ ئەناسم ئێسش ماوە لە حیاتە ناوی ئەبەم ڕێک حاجی حەمە تۆفیقی حاجی حەمە عارفی عەبابەیلێ چەند جار ئەم قسەی بۆ گێڕاومەتەوە وتی مامۆستا وتم بەڵێ وتی من خوا یارمەتی دام زۆر خزمەتی دایکم کرد تا ئەمری خوای کرد وتم بەڵێ وتی دایکم دوعای بۆ کردم ئەوی ڕۆڵە حەمە تۆفێت یا ڕەبی تا ماوی دەست نەکەی بە گیرفانی خاڵیە یا ڕەبی خوا بێ حرمەتی نەکا تیوەڵاهی مامۆستا تا ئیستا ئەو دوعای دایکمە بۆم گیرایە دەسم بە گیرفانی خاڵیا نەکردووە لە بەڵا خوا لای داوم لە ناو خەڵکا ڕووسور بووم پیاوی وەکو تۆ مەرحەبایی مەکا فلان فلان خوا یارمەتیاوم حاجی حەمە تۆفیق تا لە پێکە و خەڵک وازانی خامی مزگەوتە خزمەتی مزگەوتی شەیدان یەکرد بێژگە عەبابەی لێو ئەوانە ئێستەش لە حەیاتا ماوە خوانیان بڕێ پێنج شەش کوڕی هەیە خزمەتی دایک و باوکەکەیان نەکەن حاکمیان تیایە مەلای دوانزە عیلمیان تیایە مدەڕیسیان تیایە بەس چەند مهمە دوعای دایک و باوک وتی مامۆستا دایکم ئەو دوو دوعای بۆ کردم حەمە تۆفیق گیان یا ڕەبی تا ماوی دەست نەکەی بە گیرفانی خاڵیە یا ڕەبی خوا لە ئافات و فتنە بوو پارێزی ئەچی بۆ لای شێخ دوعا بۆ بکە یەک بۆ لای مەلاتایەر دوعا بۆ بکە دایکیشی لە ماڵەوەیە لێو ناڕازیە ئای نەیخۆی کەسێکم ئەناسی لەو دنیاە لەو من لە مەلایەتی لە ئێران مەلایەتیم کردووە لە ئۆردوگای باریکە لە سەیسایق لە هەڵەبجە پیاوێک هەبوو عەزیەتی دایکی زۆرەدا زۆر جار ئەیدا لە دایکی دایکی دوعای لێ کرد وڵای زۆر ناڕەحەت ژیانی تەواو کرد ئیسراحەتی نەکرد لە ژیان کوێر بوو بە کوێری مرد دوایی خۆی و دەوە دوعاکانی دایکمە من هەرەوە نەم پێیە بۆ ئەم جمعە سارد و بارانە ئەزانن باوکو دایک کافریش بن کوڕو کچ هەرەبێ ڕێزیان لێ بگرن کافر بن بت پەرست بن شەیتان پەرست بن کوڕو کچەکانیان ئەبێ ڕێزیان لێ بگرن مەگەر یەک وەخت لە گوێیان نەکەن بڵێن شەریک بۆ خوا قەرار بە بڵێن عەرەق بخۆ بڵێن نوێژ مەکە مەگەر لەو کاتە لە گوێیان نەکەن ئەنا ئەبێ ڕێزیان لێ بگرن، ئەبێ مراعاتی دڵیان بکەن. ئەخیری قسەکەم ئەمەیە، ئێمەیش ئەبێ ئاگامان لێ بێ، ئەگەر باوک و دایکن ئەبێ ئاگاتان لێ بێ، ئەبێ پەڵ پێ نەگرن لە مناڵەکانتان، ببێ بە ئەسبابی ئەوەی خوایان لێ بڕەنجێ و بچن بۆ جەهەنەم. باوک، مناڵی ئەم ڕۆژە مناڵی سی ساڵ لەمەو پێش نییە. مناڵی سی ساڵ لەمەو پێش ئەڕۆشت لە شاخی شنروێ لە باڵامبۆ بە گوێدرێژ بارێ داری ئەهێنا لە ماڵەوە سەربارەکەی لێ ئەکردەوە بۆ دایکی بن بارەکەی ئەهێنا لە بازاڕی هەڵەبجە ئەیفرۆشت ئەیدا بە چوار پەنجایی شەکر و چایی و نەوت و خورمای ئەکڕی و ئەیبردەوە بۆ ماڵەوە دوایی ئەی دایە گیان هیچمان هەیە بمدەی تێ بیخۆم کەبابی نەیە خوارد لە بازاڕ بەتەمای دۆینەکەی دایکی بوو ئەو زەمانە نییە ئەم زەمانە مناڵی ئەم زەمانە فەیسبوک باوکو دایکیانە ئینتەرنێت باوکو دایکیانە سایت و پەیج و توێتەر و ئەوانە دایک و باوکیانە ئێمە دانەنیشتین فێری ئەدەبیان کەین، دامان نەنان فێری ئەدەبیان کەین، لەگەڵ گەورە ئاوا قسە بکە، ئەوە مامتە، ئەوە خاڵتە، ئەوە باپیرەتە، با بچین بۆ لای نەنکت، با بچین بۆ لای فڵان. ئێمە فێرمان نەکردوون. ئێمە بە بەرچاوی مناڵەکانمان و دەستی باوک و دایکمان ماچ نەکرد. پێڵاوەکانمان بۆ دانەنان. کەبابمان بۆ نەبردن. شۆربامان بۆ دروست نەکردن تا مناڵەکانمان چاو لە ئێمە بکەن. من ئەڵێم بە باوک و دایکەکان ئەڵێم ئاگاو لە خۆو بێ پەڵ پێ مەگرە لە کچەکەو یا لە کوڕەکەو ببی بە دێوەزمە بۆی دوای دڵی بڕەنجێ و دوایش بە بۆنەی تۆ مناڵەکەو بچێ بۆ جەهەنم پیاوێک باوکی پیرە بێ و نەخۆشە بێ ماوەیە خزمەتی یەکا دوایی ئیزعاجە بێ بەدەستی ئەڵێ لە کۆڵمان نەبوو ئەم کەڵتە کۆنە ڕۆژێک بینیوتانە لە فلیمیش کراوە لێرە لە تەلەفزیۆن کردیان ڕۆژ سواری گوێدرێژی یەکاو ئەی بابە ئەو شاخە ئەی با ئەی با پلە بە پلە ئەلێ ڕۆڵەوە بۆ کوێمە بی ئەلێ وەڵای باوکە پخت و مختەسەر ئا لەو گردنەوە ئەو خەمە خوارەوە با نەجاتم بێ لە دەستی ئەڵێ بەڕاستە ئەڵێ بڵێ ئەڵێ دەی تخواڕۆڵە لەوامەم خەرە خوارەوە ئەڵێ ئەی ئەڵێ ئا لەوانە بم خەرە خوارەوە لەو ملەوە لەو لوتەوە ئەڵێ بۆ ئەڵێ منیش باوکی خۆم لەویا خستە خوار کما تدین تدان ئەمە بۆیە تۆ واکەی لە من من وام کردووە لە باوکی خۆم تۆش من بەرە لە شوێنەکەی من باوکم لە کوێ خست تۆش لەوێ من بخەرە خوارەوە کوڕەکە پەنجەی خۆی گەزەڵێ لێ دێ باوکم من ئەو هەڵە ناکەم مناڵەکانم بمهێنن بمخەنە خوارەوە باوکی هێنێت و بڕیارەدا خزمەتیەکە پاش ماوەیە باوکی ئەمری خواکە خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێت خوا عاقیبەتمان خێر بکا خوا ئیسڵاحی حاڵمان بکا خوایە گیان دەری خێرمان لێ بکەیتەوە خوایە گیان لە باوک و دایکمان خۆش بی خوایە گیان لە باوک و دایکمان خۆش بی خوایە گیان ئەگەر نەخۆشن شیفایان بدەی خوایە گیان ئەگەر نەخۆشن شیفایان بدەی خوایە گیان جەزای بە خێریان بەیتەوە خوایە مناڵەکان ساڵح کەی خوایە ساڵحمان کەی خوایە عاقبەتمان خێر کەی خوایە نەخۆشەکانمان شیفا بدەی خوایە دەری خێر لەم میلەتە بکەیتەوە خوایە ئەم ئومەتە بخەیتە سەر خێر